چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێوێنە دابنێت بەڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە لە هەمان کاتدا ئێسک تاڵ و ڕەوشت ناشرین و ناکەس بە چە و باوک نادیارن، هەریەکەیان بەوە دەنازێت کە هەندێک ماڵ و سامان و کوڕی هەیە، کاتێک ئایەتەکانی ئێمەی بەسەردا دەخوێندرێتەوە، بێباکانە دەڵێت، ئەمە داستانی پێشووەکانە، ئەمە بەسەرهاتی دێرینە. ئێمە سەرەنجام لووتی داخ دەکەین و سەری لووتی ڕەش دەکەین. بەڕاستی ئێمە ئەو خەڵکەمان تاقی کردەوە هەروەک خاوەنانی باخەکەمان تاقی کردەوە کاتێک سوێندیان خوارد بێگومان بەیانی دەیچنن بێ ئەوەی بڵێن بە پشتیوانی خودا یا بەو مەبەستەی هیچی پێوە نەهێڵن بۆ هەژاران. بەڕاستی بۆ خوداناس و پارێزکاران باخەکانی بەهەشتی پڕ لە ناز و نیعمەت لەلای پەروەردگاریان ئامادەیە. ئەفنەجعل المسلمین کالمجرمین ئایا ڕەوایە پاداشتی مسلمانان وەک تاوان بار و تاوانکاران بێت مالەکم کەیفە تەحکمون ئەوە چیتانە چۆن حکم و بڕیاری ناڕەوای وا دەردەکەن بەڕاستی ئەوانەی کە بێ باوەڕ بوون کاتێک کە گوێیان لە قورئان دەبێت نزیکە بە چاویان هەڵت دێرن دەڵێن ئەم پێغەمبەرە دەستی لێ وەشێنراوە لە کاتێکدا قورئان تەنها بریتیە لە یادخستنەوە و بێدارخەرەوەی هەموو خەڵکی ئەم جیهانە ئەگەر تێفکرن.